پاش ئەم هەمووە نیشانە گەورانە کە دەلالەت لە گەورەیی خودا ئەکەن، کافرەکان لە ڕاستی لا ئەدەن و بە نیعمەتەکانی قایل نابن و بتە دەستکردەکانی خۆیان ئەکەنە هاوشانی خودا و ئەیان پەرستن. هو الذی خلقکم من طین ثم قضی اجلا. کەچی ئێوە پاش ئەم هەموە دروست کردن و داهێنانە گومانەکەن لە ڕاستی دەسەڵاتی خودا لە زیندوو کردنەوەی مردوان لە ڕۆژی قیامەتدا ئەوەی بتوانێ لە نەبوونەوە شت دروست بکات پاش فەوتانی شتەکەش ئەتوانێ دروستی بکاتەوە و سەر لە نوێ گیانی بکاتەوە بە بەردا یەستەهزیئوون. ئەمانە باوەڕیان نەکرد بە قورئان کە بۆیان هات، وەک چۆن باوەڕیان بە هیچ موعجیزەیەکی تر نەکرد، دواڕۆژ واتە لە ڕۆژی قیامەتدا، یا هەر لە دونیادا کە وەختی تۆڵە لێسەندنەوەیان دێت و ئایینی ئیسلام سەرەکەوێ، خەبەری ئەوەیان پێ ئەگات کە گاڵتەیان پێ کرد و خۆیان ئەبیننەوە. کە جێ و ڕێ و هێز و دەسەڵاتی وەهامان دابوونێ بە ئێوەمان نەداوە و حاڵیان زۆر لە ئێستای ئێوە باشتر بوو، لە ئێوە گەلێ تواناتر بوون، ئاسمان و هەور و بارانمان بۆ خستبوونە کار و خێر و بێرمان بە سەرا ڕژاندبوون، جۆگا لە بر پێیانا ڕەوان بوو، لە ناز و نیعمەت و خۆشیا ژیان. مَا یلبسون. ئەگەر مەلائیکەیەکیشمان بناردایە لەگەڵتا کە بیان بینیایە، یا هەر مەلائیکەکەمان بکردایە بە پێغەمبەر ئەمان خستە شێوەی بنیادەمەوە وەک چۆن جار جار جوبرەئیل لە شێوەی دحیەدا ئەهاتە لای پێغەمبەر و وەحی بۆ ئەهێنا چونکە بنیادەم هێزی ئەوەی نیە مەلائیکە لە شێوەی خۆیدا ببینێ جا ئەو وەختەش هەر سەریان لە خۆیان تێکەدا و ئەیان وت ئەمە کەی پێغەمبەرە؟ بڵێ بەو کافرانە با بڕۆن بگەڕێن بە دونیادا و بیر بکەنەوە لەوانەی باوەڕیان بە پێغەمبەران نەئەکرد و ئەیان خستنەوە بە درۆوە چیان بەسەر هات و بۆ کوێ چوون دیارە هەموو فەوتان و لەناو چوون و خودا تۆڵەی لێ سەندنەوە دەی ئەنجامی ئێوەش لەوان چاکتر نابێ. خودا بە لوتف و کەرەمی خۆی نەوەک بە ناچاری و بێ دەسەڵاتی بڕیاری داوە لەسەر خۆی بەزەیی بە خەڵکدا بێتەوە لە دونیا و لە قیامەتدا قەسەم بە خودا هەمووتان لە ڕۆژی قیامەتدا کۆ ئەکاتەوە و محاسەبەتان لەگەڵ ئەکات و هیچی لێ ون نابێ و ئەم کۆ کردنەوەیە ڕاستە و گومانی تێدا نیە. تۆ ئەی پێغەمبەر بڵێ بەو خەڵکە چۆن ڕەوایە و چۆن ئەچێتە عەقڵەوە من غەیری خودای دروستکەری ئاسمانەکان و زەوی بپەرستم ئەو خودا بە توانایە کە ڕزق و ڕۆزی بە خەڵک و بە گیانەوەران ئەدات و خواردنیان دەرخوارد دەدات کەچی خۆی پێویستی بە ڕزق و ڕۆزی و خواردن نییە و چاوەڕوانی دەستی کەس نییە بڵێ من وام فەرمان پێدراوە یەکەم موسڵمان بم و مما تشرکون ئەی پێغەمبەر بەو کافرانە بڵێ کە باوەڕت پێ ناکەن چ شایەتییەک گەورەتر و زیاتر جێگەی بڕوایە بۆ ئیسپاتکردنی ڕاستی قسەکەم هەر خۆیشت وەڵام بدەرەوە و بڵێ گەورەترین شاهید لە بەینی من و ئێوەدا خودایە کە ئاگای لە هەموو شتە ئەم قورئانە بە وەحی نێرراوە بۆ من تا ئێوە و هەر کەسێ خەبەری پێ بکا پێی بترسێنم لە سزای ڕۆژی قیامەت ئایا ئێوە ئەوەندە نەفامن شایەتی ئەدەن و ئەڵێن لەگەڵ خودادا چەند خودایەکی تر هەیە بڵێ من شایەتی وەها نادەم پێیان بڵێ خودا هەر یەک خودایە و من بەریم و دوورم و قایل نیم بەو شتانەی کە ئێوە ئەیانکەنە هاوبەشی خودا. ئەوانەی کتێبمان پێداون پێغەمبەر ئەناسن بەو سیفاتانەی کە لە تەورات و ئینجیلدا نوسراون وەک چۆن ئەولادی خۆیان ئەناسن و لێیان ون نابن ئەوانە کە دوای ڕاستی ناکەون و ئەیشارنەوە خۆیان دۆڕاندووە و زیانیان لە خۆیان داوە بۆیە ئیمان ناهێنن و ڕێگای کوفر بەرنادەن سەیر بکە چۆن درۆکەن لەگەڵ خۆیان و ئەڵێن لە دونیادا موشریک نەبووین سەیر بکە چۆن ئەوانەیان ون کردوون کە لە دونیادا ئەیان کردنە هاوبەشی خودا سەیر بکە چۆن سەریان لێ تێکچووە. ومنهم من یستمع الیک. ئەمانە ئەگەر هەرچی ئایەت و موعجیزە هەیە بیبینن ئیمانی پێ ناهێنن، بێ باوەڕیان گەیشتۆتە ڕاددەیەک ئەگەر بێنە لات و موجادەلەت لەگەڵ بکەن و تۆ ڕاستیان بۆ باس بکەی ئەو کافرانە ئەڵێن ئەمەی تۆی خوێنیتەوە ئەفسانە و قسەی پڕوپوچی پێشینانە و جێگای بڕوا و متمانە نیە. ئەگەر چاوت لێ بوایە کاتێ لە حزوری خودادا ڕائەگیرێن و خودا ئەفەرموێ ها ئا ئەم ڕۆژی زیندوو بوونەوەیە ڕاست نییە ئەمە چییە کە ئێوە ئێستە کۆکراونەتەوە و ڕاگیراون ئەوانیش ئەڵێن قەسەم بە خودای پەروەردگارمان ڕاستە و گومانی تێدا نییە خودا ئەفەرموێ دە کەواتە لە تۆڵەی کفرەکەتاندا سزا بچێژن خۆتان بە خۆتانتان کرد ئەوانەی باوەڕیان بە ڕۆژی قیامەت و بە خودا گەیشتن نیە زیانبار و ماڵوێرانن کە ڕۆژی قیامەت لەپڕ سەر و دڵیان ئەگرێ ئەوکاتە پەشیمان ئەبنەوە و ئەڵێن ئاخ چیمان بە خۆمان کرد بۆ ئینکاری زیندووبونەوەمان کرد ئەمە ئەڵێن و باری گرانی کوفریان بە کۆڵ هەڵگرتووە ئای کە ناشرین و بەد ئەنجامە ئەوەی هەڵیان گرتووە و بە کۆڵیانەوەیە ژیانی دونیا لە ئارەزووبازی و یاریکردن و شتی بێهوودە بەولاوە نییە، ڕۆژی دوایی واتە پاداشت و خۆشی ڕۆژی قیامەت زۆر چاکترە بۆ ئەوانەی لە خودا ئەترسن و خۆیان لە گوناه و کاری نالەبار ئەپارێزن، ئەوە بۆچی فام و هۆشتان ناخەنە کار و بیر ناکەنەوە؟ زۆر چاک ئەزانین ئەو قسانەی کافرەکان لە ڕووی تۆدا ئەیان کەن دڵت عاجزەکەن و خەفەتیان پێ خۆی کە باوەڕ ناکەن بە وتارەکانت و ئیمانیان پێ ناهێنن لە ڕاستیدا ئەوانە تۆ ناخەنەوە بە درۆوە بەڵکۆ ستەمکارانە قسەی خودا بە درۆ خەنەوە و ئینکاری ئایەت و دەسەڵاتی خودا ئەکەن. ئەگەر لەسەر دڵت زۆر گرانە ئەوانە ڕووت لێ وەرەگێڕن و باوەڕ بە قسەکانت ناکەن، دە بڕۆ ئەگەر ئەتوانی ڕێگایەک، کونێک لە زەویا بدۆزەرەوە و بڕۆرە ناخیەوە و ئایەتیکیان بۆ سەر بخە. یا پەیژەیەک پەیدا بکە و پیایدا سەرکەوە بۆ ئاسمان و لەوێوە ئایەتێ بێنە خوار بۆیان تا ئیمان بهێنن. خۆت بۆ ئەمانە ناڕەحەت مەکە. خودا ئەگەر بیویستایە هەموویانی لەسەر ڕێگای ڕاست و ڕەوان کۆ ئەکردەوە. هەرچی گیانلەبەری زەوییە و هەرچی باڵندەیە هەیە کە بە باڵ بفڕێ هەموو چەند کۆمەڵێکن دروستکراوی خودان وەک ئێوە ئەخۆن و ئەخۆنەوە و ئەژین و ئەمرن و هەموو شتێکیان کاتی تایبەتی و دیاریکراوی خۆی هەیە خودا ئاگای لە هەموویانە و توانای فراوانە. ئێمە هیچ شتێکمان لە لەوح المحفوظدا تەرک نەکردووە و هەموو شتمان تێدا هەڵگرتووە، هەموو ئەمانە لە دواڕۆژدا لای خودا کۆئەکرێنەوە و هەرچی حەقی حەقدارە لە ستەمکار و زۆردار ئەسەنرێتەوە، تەنانەت تۆڵەی حەیوانی بێ شاخ لە شاخدار ئەکرێتەوە. مستقیم. ئەو کەسانەی ئایەتەکانی ئێمە بە درۆ ئەزانن و باوەڕیان پێ ناکەن ئەوانە کەڕ و لاڵن نە قسەی حەق ئەبیسن و نە قسەیەکی ڕاست بە دەمیانا دێت نوقمی تاریکی بێ بنن ئەمەش شتێکی سەیر نییە ئەوەی خودا بیەوێ سەری لێ بشێوێنێ گومڕایەکات و ڕێی پێ هەڵە ئەکات ئەوەش بیەوێ بەختەوەری بکات ئەیخاتە سەر ڕێگای ڕاست و ڕەوان. تۆ ئەی پێغەمبەر بە کافرەکان بڵێ، ئەگەر ئێوە ڕاست دەکەن و ئەو بتانە خودا و فریادڕەسن وەڵامی ئەم پرسیارەم بدەنەوە، ئەگەر سزا و ئازار لەلایەن خوداوە هات بۆتان، یا ئەگەر ڕۆژی سامناکی قیامەت هات بەسەرتانا و دامان هاوار لە غەیری خوا ئەکەن پەنا بۆ یەکێکی تر ئەبەن، نەخێر لەو کاتانەدا هەر لە خودای توانا ئەپاڕێنەوە، واتە زۆر باش ئەزانن کە خودای تر نییە بەڵام سەرپێچی ئەکەن. بَغْتَةً فَإِذَا هُم مُّبْلِسُونَ جاکە ئەو ناڕەحەتی و ناخۆشیەیان لەبیر چۆوە هەر بۆ تاقیکردنەوە دەرگای هەموو خێر و خۆشیەکمان لێ کردنەوە و کەوتنە ئیسراحەت و گەیشتنە ڕاددەیەک کە زۆر دڵخۆش و شادمان بوون بەو ناز و نیعمەتە کەچی غرور گرتنی و ڕوویان نەکردە خودا ئیتر لەپڕ گرتمانن و تووشی بەڵامان کردن الظالمون. بڵێ پێیان، ئەگەر لە پڕ و بێ ئەوەی پێی بزانن، غەزەبی خودا ڕووی تێکردن، یان نیشانەکانی ئەو غەزەبە دیار بوون و ئەتانزانی کە بەو زوانە ئەو غەزەبەتان بەسەردا ئەبارێ، کێ ئەفەوتێ بەجۆرێ لە ڕەحمەتی خودا بێبەش ببێ بێجگە لە ستەمکاران؟ ئێمە پێغەمبەران تەنها بۆ ئەوە ڕەوانە ئەکەین کە موژدە بەوانە بدەن ڕوو لە خودا ئەکەن و ئەوانە بترسێنن کە سەرپێچییەکەن و ڕێگای چەوت ئەگرن، بۆ ئەوەمان نەناردوون بە خەڵکەوە خەریک بن، جا هەر کەس ئیمانی هێنا و چاکەکەر بوو ئەوانە ترسی هیچیان نییە و لە ڕۆژی قیامەتدا غەمی هیچیان نابێ. من پێتان ناڵێم کارە غەیبیەکان ئەزانم کە خودا نەبێ کەس نایانزانێ من پێتان ناڵێم فریشتەم و لەو خەڵکە جیاوازم و ئادەمیزاد نیم نەخێر ئیدعای ئەمانە هیچیان ناکەم من تەنها پەیڕەوی ئەوە ئەکەم کە بە وەحی بۆمە نێررێ پیان بڵێ بۆ بیرناکەنەوە و نەختێ مێشکتان ناخەنە کار هەرگیز ئەچێتە عەقڵەوە کێر و بینا ڕێگای ڕاستگر و لەڕێی ڕاست لادەر وەک یەک بن؟ ئەی پێغەمبەری خودا لەبەر خاتری دڵی کافرەکان ئەو موسڵمانە هەژارانە دەرمەکە کە بەیانی و ئێوارە لە خودای خۆیان ئەپاڕێنەوە و مەبەستیان ڕەزامەندی خودایە حیسابی ئەوانە لەسەر تۆ نییە و حەقت نییە بەسەر دڵ و دەروون و باری ژیان و کۆمەڵایەتیانەوە هەروەک حیسابی تۆیش لەسەر ئەوان نییە و حەقیان بەسەرتەوە نییە نەکەی ئەو موسڵمانانە دەرکەیت و بەوە بچیتە ڕیزی ستەمکارانەوە. کەچی کافرە دەوڵەمەنەکان ئەڵێن ئا ئەم هەژارە بێ جێگاو ڕێگایانەن خودا لەناو ئێمەدا هەڵی بژاردوون و نیعمەتی ئیسلامی پێداون ئەو کافرانە نەزان و نەفامن خودا لە هەموو کەس چاکتر بەندەی شوکرانە بژێری خۆی ئەناسێ و چاکتر ئەزانێ کێ شایانی پلەو پایەیە و کێ بێ ئاین و ناشکرە و شایانی سەرشۆڕیە. ئا ئەو جۆرە کەسانە کە ئیمانیان هێناوە و بەیانی و ئێوارە ڕوو لە خودان و لێیەپاڕێنەوە ئەگەر هاتنە لات گوێیان لێ بگرە و موژدەی خۆشیان بدەرێ و پێیان بڵێ سڵاوی خوداتان لەسەر بێ خودا بڕیاری داوە بەزەیی و میهرەبانیتان لەگەڵدا بەکار بێنێ خودا بڕیاری داوە هەرکام لە ئێوە بە نەزانی کارێکی خراپی کرد و لە پاشاندا پەشیمان بوویەوە و عەزمی جەزم کرد لەسەر ئەوە کە نەگەڕێتەوە بۆ ئەو کارە لە گوناهی خۆش ببێ و بیخاتە ژێر باڵی ڕەحمەتی خۆیەوە. وَکَذَلِکَ نُفَصِّلُ الْآیَاتِ وَلِتَسْتَبِینَ سَبِیلُ الْمُجْرِمِینَ. پێیان بڵێ من بەهۆی ئەو هەمووە دەلیلە ئاشکرایانەوە کە ئەیان بینم نەهی ئەوەم لێ کراوە ئەوانە بپەرستم کە ئێوە لە باتی خودا ئەیان پەرستن یان کردووتان نا هاوبەشی خودا بڵێ من دوای ئارەزووی ئێوە ناکەوم ئەگەر شتی وەها بکەم منیش وەک ئێوە گومڕا ئەبم و لە زومرەی ئەوانە نابم کە خودا هیدایەتی داون و رێگای راستیان گرتۆتە بەر ئەو سزایی ئێوە بە پەلە داوایەکەن بە دەستی من نییە، من ناتوانم بەردبارانتان بکەم یان زیانتان لێ بدەم، ئەمە بە دەستی خودایە و حوکم حوکمی ئەوە ئەگەر ئێستە سزاتان بدات یان دوای بخات، خودا حەقتان بۆ ئەگێڕێتەوە، خودا چاکترین خاوەن حوکمە و لە هەموو کەس چاکتر شت ئەبڕێتەوە. إلا في كتاب مبين کلیلی شتە نهێنیەکان لای خودایە ئەو نەبێ کەس نایان زانێ خودا هەرچی لە وشکانی و لە دریادایە پێزانێ گەڵایەک ناکەوێتە خوار ئەو پێی نەزانێ هەرچی دانەوێڵە لە ناخی تاریکی توێی زەوی دایە هەرچی تەڕە و هەرچی وشکە هەمووی لە لەوحل مەحفوزدا نوسراوە و دیاری کراوە هەر ئەویشە لەو خەوتنە وەک مردنە خەبەرتان ئەکاتەوە و تا ماوەیەکی دیاریکراوە ژین ئەنجا پاش مردن هەر بۆ لای خودا ئەگەڕێنەوە و ئاگەدارتان ئەکا کە لە دونیادا چیتان کردووە. وهو القاهر فوق عباده ویرسل علیکم حفظه. هەر خودایە دەستیەڕوات و ئاگەداری کرداری بەندەکانیەتی و کردەوەی چاک و خراپیان ئەنوسێ کە یەکێکیش لە ئێوە ڕۆژی تەواو بوو مەلائیکەی گیان کێشان و یاریدەدەرانی گیانی لێ ئەسێننەوە و ئەم مەلائیکە ڕاسپێرراوانە دوا ناکەون لەوەی پێیان سپێرراوە لە پاشاندا لە ڕۆژی قیامەتدا ئەمانە هەموو ئەگەڕێنەوە بۆ لای خودا کە سەردار و گەورە و پەروردگاری ڕاستەقینەیانە و دەسەڵات و فەرمان هەر هی ئەوە و ئەو لە هەموو کەس زووتر موحاسەبە ئەکات و بەهۆی کاری یەکێکەوە لە کاری یەکێکی تر دواناکەوێ. الشاکرین. ئەی پێغەمبەر پێیان بڵێ، کێ لە تاریکی وشکانی و دەریادا و لەو تەنگانانەی تووشتانە بێ ڕزگارتان ئەکات و بەفریاتان ئەکەوێت، ئا لەو کاتەدا کە بە پنهانی و بە ئاشکرا ئەپاڕێنەوە و ئەڵێن، ئەگەر خودا لەم گێژ داوە ڕزگاری کردین، ئیتر بەڕاستی شوکرانە بژێری ئەبین و بێ گوێیی ناکەین. هەر خودایە ئەتوانێ لە ژوورتانەوە سزاتان بنێرێتە سەر وەک سزاکانی قەومی نوح و لوط یا لە ژێرتانەوە سزاتان بۆ بنێرێ وەک خنکانی فیرعەون و کۆمەڵەکەی و وەک ڕۆچوونی زەوی و تەقینەوەی کانەکانی هەروەها خودا ئەتوانێ لە ناو خۆتانا بتانکاتە کۆمەڵ کۆمەڵ و بچن بە گژ یەکدا خۆتان ببڕنەوە ئەگەر دیتن ڕۆچوو بوون بە تانە و تەشەر و ئینکار کردنی قورئاندا ڕوویان لێ وەرچەرخێنە و مەچۆرە ناویان تا باسەکە ئەگۆڕن و ئەچنە ناو باسێکی ترەوە خۆ ئەگەر جارێ شەیتان ئەم ئامۆژگاری لە بیر بردیتەوە و چوویتە ناویان ئەوا کە بیرت کەوتەوە ئیتر جارێکی تر لەگەڵ کۆمەڵی ستەمکاران دامەنیشە بەڵام ئەو موسڵمانانەی ئەترسن لەوەی تووشی گوناه ببن لە تێکەڵی کردن لەگەڵ ئەو کافرانەدا هیچ گوناهێکیان ناگا لە تێکەڵیان ئەگەر لە قسەکانیان ڕازی نەبن تەنها ئەوەندەیە هەموو جار بیخەنەوە بیریان کە ئەو ئینکار کردن و قسە وتنەیان خراپە بەڵکو بچێ بە گوێیاندا و بگەڕێنەوە و خۆیان لەو گوناهە گەورەیە بپارێزن گوێ مەدەرە ئەوانەی دینەکەیان کردۆتە گاڵتە و ئارەزوبازی و بە پێی حەز و ئارەزوی نەفسیان حەڵاڵ و حەرام دائەنێن و بتە پەرستن ئەوانەی ژیانی دونیا و ڕابواردنی مەغروری کردون و قیامەتی لە بیر بردونەتەوە بەم قورئانە ئاگاداریان کەرەوە نەبادا بەهۆی کوفر و کردەوەی خراپیانەوە بە هیلاک بچن و لە ڕۆژێکا گیر بخۆن کە بێجگە خودا کەس نیە یارمەتیان بدات و تکایان بۆ بکات لەو ڕۆژەدا ئەگەر هەرچی فیدیە و سامانی دونیا هەیە بیدەن لە پێناوی ڕزگار بوونیاندا لێیان وەرناگیرێ و فریایان ناکەوێ ئەوانە بەهۆی کردەوەی ناڕەوای خۆیانەوە ئەفەوتێن و تووشی سزا ئەبن ئاوی کوڵ بە کوڵی دۆزەخ ئەنۆشن و بە ئاگرە تیژە ئازاردەرەکەی سزای توند دەدرێن چونکە لە دونیادا کافر بوون. نەتوانی ئەوەی هەبێ زیانمان لێ بدات؟ ئایا ڕەوایە پاشەو پاش بگەڕێینەوە بۆ کوفر و بێدینی، پاش ئەوەی کە خودا لوتفی لەگەڵ کردین و شارەزای ڕێی ڕاستی ئیسلامی کردین؟ ئایا ڕەوایە وەکو ئەوانەمان لێ بێ کە شەیتان لە خشتەی بردوون و بەسەر زەویدا سەرگەردان و بێ ئامانج دەسوڕێنەوە، کە چەند برادەرێکی باشیشیان هەبێ بانگیان بکەن بۆ لای خۆیان بۆ سەر ڕێگای ڕاست و ڕەوان؟ ئەی پێغەمبەر! لەو ڕۆژەشدا کە فوئەکرێ بە شاخدا و قیامەت بەرپا ئەبێ، دەسەڵات و دارایی و هەرچی هەیە هی ئەوە و کەس خاوەنی هیچ نییە، هەرچی نهێنی و ئاشکرایە هەمووی ئەزانێ و هیچی لێ ون نابێ، هەر ئەو کارەکانی پڕ حیکمەتن و هەر ئەو لە هەموو شت ئاگەدارە. ئەوەیان بۆ باس بکە کە چۆن وەختی خۆی ئیبراهیم بە ئازەری باوکی وت ئەوە بۆچیە و بتانە ئەپەرستی و بە خودایان حسابەکەی کاری وەها کەی ڕەوایە بەڕاستی من وا ئەزانم و دڵنیام کە تۆش و قەومەکەشت ڕێگاتان لێ تێک چووە و لە گومڕاهیەکی ئاشکرادان. ئاوەها دەلیلی خودایەتی خودا و پەروەردگاری ئەو بە ئیبراهیم پیشانەدەین کە خودا خاوەنی ئاسمانەکان و زەویە تا بە تەواوی یەقین پەیدا بکا بەوەی باوەڕی پێیەتی و خەڵکی بۆ بانگ ئەکات چونکە ئینسان تا باوەڕ و یەقینی بەشتێ نەبێ ناتوانێ خەڵکی بۆ بانگ بکات کە باوکی بەجێ هێشت و نەفرەتی لە بتەکانیە کرد و بەدوای ڕاستیا ئەگەڕا و شەوی بەسەردا هات، ئەستێرەیەکی گەشی جوانی دی، وتی، ئەمەیە پەروەردگاری من، بەرزە و دەست پێی نەگەیوە و ڕووناک و ورشەدارە. کە ئەستێرەکە ئاوا بوو شوێنەواری نەما وتی، من شتی ئاوا بووم خۆش ناوێ، شتێکم خۆشەوێ هەمیشەیی بێت. الضالین. جا کەمانگی دی هەڵهات و ڕووناکی پەخش کردەوە وتی، ئەمەیە خودای من و پەروەردگاری من، کە ئەمیش ئاوا بوو وتی، ئەمە چییە؟ بەڕاستی ئەگەر خودا نەمخاتە سەر ڕێگای ڕاست و بەرچاوم ڕوون نەکاتەوە ئەچمە ڕیزی گومڕاهانەوە. قەومەکەی دەستیان کرد بە موجادەلە و ئینکاری خودایان کرد ئەویش وتی بۆ موجادەلەم لەگەڵەکەن دەربارەی وەحدانیەتی خودا کە خودا ڕێگای ڕاستی پیشان داوم من تەنها ئەو ئەپەرستم و هاوبەشی بۆ دانانێم من لەوانە ناترسم کە ئێوە کردوتانن بە هاوبەشی خودا مەگەر خودا خۆی بیەوێ توشی زیانەکم بکات ان کنتم تعلمون. من چۆن لەو شتانە ئەترسم کە ئێوە کردووتاننە هاوبەشی خودا، کەچی ئێوە لەوە ناترسن کە شتی واتان کردۆتە هاوبەشی خودا کە هیچ بەڵگە و دەلیلێکی بۆ نەناردوون لەسەر ڕاستی کردەوەکەتان و خۆتان لە خۆتانەوە ئەم هاوبەشانەتان داناوە. الأمن وهم مهتدون ئەوانەی باوەڕیان بە خودایەتی خودا هەیە و باوەڕیان نەکردووە بە هاوبەشدانان بۆ خودا ئەوانە بێترسەبن لە سزای ڕۆژی قیامەت و ئەوانەن خودا هیدایەتی داون و ڕێگای ڕاستیان گرتۆتەبەر هەروەها زەکەریا و یەحیا و عیسا و ئیلیاسیشمان ناردن و هەڵمان بژاردن و بوون بە پێغەمبەر ئەمانە پیاو چاک و کردار باش بوون و بە هەموو جۆر لە خودا ترس بوون. وإسماعیل واليسع ویونس ولوطا ئەوانەی باسمان کردن ئەوانەن کە کتێب و حیکمەت و پایی پێغەمبەریمان پێ بەخشین، جا ئەگەر ئەم کافرانە باوەڕ بەم سێ شتە نەکەن ئەوا ئێمە خەڵکی ترمان بۆ ڕەخساندوون کە باوەڕیان پێیان هەیە و دیفاعیان لێکەن وەک پێغەمبەرەکان خۆیان و وەک پێڕەوەکانیان و فریشتەکان، ئیتر کافرەکان کە نایەنە سەر ڕێگای ڕاست خۆیان زەرەرەکەن. ئەوانەن کە خودا هیدایەتی داون دوای ئەوانە بکەوە و پەیڕەوی ئەوانە بکە واتە لە بناخەی ئاییندا وەک خودا بە یەکزانین و باوەڕکردن بە پێغەمبەران و بە زیندووبوونەوە و بە ڕۆژی قیامەت و باوەڕکردن بە قەزا و قەدەر و بە مەلائیکە تۆ ئەی پێغەمبەر بەو خەڵکە بڵێ بەرامبەر بەم ئامۆژگاری و ڕێپیشاندانە داوای هیچتان لێناکەم بە خۆڕایی ڕێبەدییتان ئەکەم. ئەی پێغەمبەر پێیان بڵێ، ئەی کێ ئەو تەوراتی نارد کە موسا هێنای و بە خەڵکی ڕاگەیاند، کە ڕووناکی و هیدایەت بوو بۆ بنیادەم، کە ئێوە ئەی عالمە بێ عەمەلەکان بە ئارەزووی خۆتان پارچە پارچەیەکەن و ئەوی بە دڵتان بێ دەریەخەن و زۆریش یەشارنەوە کە قازانجی خۆتانی تێدا نیە. وا ئێستەیش بەهۆی قورئانی پیرۆزەوە بێجگە ئەوەی لە تەوراتا هەیە شتی وا فێرکران نە خۆتان و نە باوباپیرانتان نەتانزانیبوو ئەی پێغەمبەر بۆیان دووپات بکەرەوە و بڵێ خودا ناردوویەتی و بێجگە ئەو کەس کتێب نانێرێ بۆ پێغەمبەران وهم علی صلاتهم یحافظون ئەم قورئانەیش کە ناردوومەتە خوار بۆت کتێبێکی پیرۆزە و باوەڕی بەو کتێبانە هەیە کە لە پێش خۆیەوە هاتوونەتە خوار بۆ پێغەمبەران بۆیە ناردوومانە تا ئەهلی مەککەی پێ بترسێنی لە عەزابی خودا ئەو مەککەی کە دایکانەی دێهاتەکانە و هەموو دێن بۆ زیارەتی ماڵی خودا لەوێ کێ ستەم کارترە لەو کەسەی درۆ بەدەم خوداوە هەڵبەستێ و بڵێ من پێغەمبەرم وەک موسەیلەمەی کەزاب یا حوکمێ بەدەم خوداوە هەڵبەستێ یا بڵێ لەلایەن خوداوە وەحیم بۆ نێرراوە و هیچ وەحیشی بۆ نەنێررابێ یا بڵێ منیش ئەتوانم ئایەت و قسەی وەک ئایەت و قسەی خودا بڵێم خۆزگا ئەو ستەمکارانەت ئەدی لە کاتی غرغرەی سەرەمەرگدا کە قورسایی مەرگ سەر و دڵیان ئەگرێت و مەلائیکە گیانکێشەکانیش دەستیان ڕائەکێشن و بە زۆر و ئازار گیانیان دەرەکێشن و پێیان ئەڵێن دە گیانەکەتان دەرکەن و بمان دەنێ ئەمڕۆ تۆڵەتان لێ سەنرێتەوە و سزا و سووکی و بێ نرخیتان ئەکرێ بە قوڕگا. نە کەسە و نە کار، وەک چۆن لە سەرەتادا بە تاکە تاکە دروستمان کردن، هەرچیمان پێ دابوون لە دنیادا لە ناز و نیعمەت و سامان و کەس و کار، هەمووتان لە پاش خۆتان بەجێ هێشت و هیچتان لەگەڵ خۆتان نەهێنا. ئەوانە نابینن لەگەڵتان کە بە تکاکاری لای خوداتان دائەنان و لاتان وابوو هاوبەشی خودان و پێکەوە ئێوەیان دروست کردووە و بەڕاستی هەر خودایە درزەکاتە ناو کەی بەری دار و درەخت و تۆوی سەوزە و لەو درزەوە چەکەرە دەرەچێ و ئەبێتە دار و گیا کە ئادەمیزاد و گیانلەبەری پێژی هەر خودایە زیندوو لە مردوو دەرەکات دار و گیای سەوز و نەش و نماکەر لە ناوک و تۆوی ڕەق و وشک و ئینسانی زیندوو لە دڵۆپێ ئاوی بێ نەش و نما دروسەکات هەروەها هەر خودایە دەرهاوەری ئاوە لە بنیادەم و گیانەوەر و دەرهاوەری دار و تۆوی گیایە لە دار و گیای سەوز و بەم جۆرە ڕێچکەی ژیان بە ئیزنی خودا پەیدا ئەبێ ئا ئەمەیە خودای دەسەڵاتدار کەواتە ئێوە بۆچی ڕوو لە ئەمری خودا وەرەچەرخێنن و لە ڕێی ڕاست لادەن؟ ئەر خودایە تاریکی شەو لەتە کات و ڕووناکی بەرەبەیانی لێ جیا کاتەوە، هەر ئەوە شەوی کردۆتە کاتی حەسانەوەی ماندوان، هەر ئەوە جموجوڵ و هەڵاتن و ئاوابوونی مانگ و خۆری بە حیساب و ئەندازە داناوە و شەو و ڕۆژ و وەرزەکانی لێ پەیدا کردووە، ئەمانە هەموو ئەنجامی ئەندازەدانانی خودای بە دەسەڵات و زانان. هەر خودای دەسەڵاتدارە ئەستێرەکانی بۆ کردوونەتە نیشانە و ڕێپیشاندەر تا لە تاریکی و نووتەکیەکانی وشکانی و شەپۆلی دەریای پان و بەرینا شارەزای ڕێگاوبان بن و بەهۆی ئەو ئەستێرانەوە بگەنە ئامانج و سەرتان لێ تێک نەچێ و ڕێون نەکەن. بەڕاستی ئێمە ئایەتەکان بەش بەش ڕوونەکەینەوە بۆ ئەوانەی زانان و سوودیان لێوەرەگرن. هەر خودایە لە تاکە نەفسێ دروستی کردوون کە ئادەمە سەلامی خوای لەسەر بێ و ماوەیەک لەسەر زەوی و ماوەیەکیش لە ناو زەوی لە قەبرا ئەمێننەوە یا ماوەیەک لە پشتی باوکدا و ماوەیەک لە سکی دایکدا ئەمێننەوە بەڕاستی ئێمە ئایەتەکان بەش بەش بەیان ئەکەین بۆ ئەوانەی بە وردیش دەزانن و تێ ئەفکرن و سوودیان لێ وەرەگرن. هەر خودایە لای ئاسمانەوە لە هەور ئاو ئەنێرێتە خوار بەو ئاوە گیای هەموو جۆرە تۆوێک لە زەوی دەرئەکەین و لەو گیایانە سەوزە دەرەکەین و لە دارخورما تۆزی پیتاندن دەرەکەین کە بۆڵبۆڵ و هێشوهێشوون و لە یەک نزیکن و لە ئێوەیشەوە نزیکن هەروەها باغی ترێ و زەیتوون و هەنارمان بۆ سەوز کردوون، هەندێ لەم میوە و دار و گوڵ و گیایانە لێکەچن و هەندێکیشیان لەیەک ناچن. بە وردی سەیری بەری ئەو دارانە بکەن کە چۆن لە سەرەتای دەرچوونیا کرچوکاڵە و ناخورێ، دوای ئەوە کە پێئەگا لێی وردبنەوە چەند بەتام و خۆش و بەسوودە. کافرەکان بە درۆ و بوختان کوڕ و کچیان بۆ خودا داتاشیوە، جولەکە وتیان، عوزەیر کوڕی خودایە، گاور وتیان، عیسا کوڕی خودایە، کافرەکانی تر وتیان، مەلائیکە کچی خودان. نەخێر ئەمانە هیچیان ڕاست نین، خودا پاک و بێ خەوشە و بەرزترە لە پڕ و پوچی ئەو کافرانە، خودا پەروەردگاری ئەمانە هەمویانە. اللطیف الخبیر. چاوی مەخلوقات هێزی ئەوەیان نیە خودا ببینن و کونهی خودایان پێ بزانرێ خودا کونهی چاوەکان و خاوەن چاوەکانیش ئەزانێ و بە وردی ئەیان بینێ و زەڕڕەیەکی لێ ون نابێ خودا لەتیفی ڕاستەقینەیە و هیچ شتێ مەنعی ناکا لە بینینی هیچ شتێک خودا شارەزایە و لە هەموو شت ئاگەدارە. ئەی پێغەمبەر پێیان بڵێ، بەڕاستی لەلایەن خوداوە چەند ئایەتتان بۆ هاتووە بەرچاوی ڕۆشن کردوونەتەوە، جا ئیتر هەر کەس بەر پێی خۆی ببینێ و ڕێگای ڕاست بگرێ ئەوە قازانجی خۆیەتی و ئەوەیش خۆی کوێر بکا و لە ڕێی ڕاست لا بدات ئەوە خۆی زەرەر ئەکات، خودا کردەوەتان هەڵەگرێ و ڕۆژی دوایی جەزاتان ئەداتەوە، ئیتر من هیچم بەدەست نییە، من تەنها پێوتن و ڕاگەیاندنم لەسەرە. ئا بەم جۆرە ئایەتەکان لە بەڵێنەوە ئەگۆڕێن بۆ هەڕەشە و لە ئامۆژگارییەوە بۆ داوای بیرکردنەوە لە دەسەڵاتی خودا، تا کافرە حەسودەکان پێت بڵێن ئەم کتێبە لای خوداوە نەهاتووە و بە دەرس لای جنۆکە و ئەم و ئەو خوێندووتە، هەروەها تا ڕاستی ڕوون کەینەوە بۆ ئەوانەی چاکەکەر و زانان. خودا بە دەسەڵاتە و ئەگەر بیویستایە ئەمانە کافر نەئەبوون و هاوبەشیان بۆ دا نەئەنا، ئێمە تۆمان نەکردۆتە ڕەقیبی ئەمانە و تۆ کار هەڵسوڕێنی ئەم کافرانە نیت، تۆ تەنها ڕاگەیاندنت لەسەرە. ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا نەبادا ئەوانیش بە نەزانی و نەفامی جنێو بە خودای گەورە بدەن، بەڵێ ئاوەها کردەوەی هەر ئوممەتێ لەبەرچاویان جوانەکەین و لایان پەسەندە، بەڵام لە پاشاندا بۆ لای خودای خۆیانەگەڕێنەوە و هەرچیان لە دونیادا کردووە پێیانەڵێت و ئاگەداریانەکات و پاداشتی خۆیان وەرەگرن. ونذرهم في طغيانهم يعمهون ئایا نازانن کە ئەگەر موعجیزەکەش بێت لەبەر ئەوەی لە پێشدا ئیمانیان بە ئایەتەکان نەهێنا دڵ و چاویان وەرەچەرخێنین لە تێگەیشتنی ڕاستی و بینینی ڕێگای ڕاست و وازیان لێ ئەهێنین لە گومڕاهی خۆیانا بن تا ڕۆژی دوایی کە موحاسەبە ئەکرێن؟ بێگومان ئەگەر ئێمە مەلائیکەشیان بۆ بهێنینە خوار و مردوویشیان بۆ زیندوو بکەینەوە و قسەیان لەگەڵ بکەن، ئەگەر هەموو شتێ لەوەی ئەیانەوێ بە کۆمەڵ بۆیان ئامادە بکەین، هێشتا باوەڕ ناکەن بە ئایینی ئیسلام مەگەر خودا ویستی لەسەر بێ. بەڵام بە بێگومان زۆرتری ئەمانە بەوە نازانن کە ئەگەر ئەم ئایەت و شتانەشیان بۆ بێ ئیمان ناهێنن، کەچی لەگەڵ ئەوەشدا سوێند دەخۆن کە ئیمان ئەهێنن. ئەو دوژمنانە لە ناو خۆیانا قسەی ڕووکەش و درۆو دەلەسەیان بە یەکتر ئەگەیاند و ئەیان چپاند بە گوێی یەکتردا و بە هەموویانەوە خەریکی بەدکاری و دوژمنایەتی پێغەمبەران بوون و سەرکەش و لە خودا نەترس بوون بێگومان ئەگەر خودا ویستی لەسەر بوایە نەیان ئەتوانی ئەو دوژمنایەتیە و ئەو درۆو دەلەسانە بکەن دەی کەواتە لێیان گەڕێ خۆیان و بوختانیان تا ڕۆژی خۆی ئایا ڕەوایە بێجگە خودا یەکێکی تر بکەمە حەکەم لە بەینی خۆم و ئێوەدا بۆ جیاکردنەوەی حەق و ناحەق؟ کە خودا ئەو خودایە قورئانی ناردۆتە خوار بۆ ڕێپیشاندانی ئێوە و حەق و ناحەقی ڕوون کردۆتەوە؟ ئەوانەی کتێبمان بۆ ناردوون چاکەزانن قورئان بەڕاستی لای خوداوە هاتووە، چونکە قورئان باوەڕی بە کتێبەکانی ئەوان هەیە، کەواتە هەرگیز لەوانە مەبە کە دوودڵ و بە گومانن. ئەم دەنگ و باس و حوکم و بەڵێنانە کە خودا دایناون گەیشتوونەتە ئەو پەڕە کەی دەنگ و باس و بەڵێنەکانی خودا ڕاستن و حوکمەکانی دادپەروەرانەن تازە کەس ناتوانێ بیانگۆڕێ و لەمانە ڕاستتر و دادپەروەرانەتر بهێنێ. خودا ئاگای لە قسەی کافرانە و ئەزانێ چی لە دڵیاندایە. تۆ ئەگەر بە گوێی قسەی بەشی زۆری خەڵکی سەر زەوی بکەی لەوانەی کافر و گومڕان تۆیش گومڕا ئەکەن و سەرت لێ شێوێنن ئەمانە ڕاستیان لا نیە و تەنها دوای گومان کەوتوون لە بیرو باوەڕی بەدیاندا و لەوەدا کە ئەڵێن باوک و باپیریان لەسەر حەق بوون ئەمانە قسەیەکی ڕاستیان نیە و کارو کاسبیان نیە درۆ هەڵبەستن نەبێ بۆ خودا کە ئەڵێن خودا ئەولادی هەیە و هاوبەشی هەیە. لە کاتی ناچاریدا نەبێ کە بە ئەندازەی پێویست خواردنی حەرامیشتان بۆ ڕەوایە بەڕاستی زۆر کەسی بێ ئاین لە خۆیانەوە خەڵکی گومڕا ئەکەن و بە ئارەزووی خۆیان و بێ دەلیل لە خشتیان ئەبەن حەڵاڵیان لێ حەرام ئەکەن و حەرامیان بۆ حەڵاڵ ئەکەن خودا خۆی لە هەموو کەس زاناترە کێ لە ڕێ لادەرە و کاری ناڕەوا ئەکات. لە گۆشتی ئەو حەیوانانە مەخۆن کە لە کاتی سەربڕینیاندا ناوی خودایان لێنەهێنرابێ، خواردنی ئەو جۆرە گۆشتە یا ناوبردنی بتەکان لە کاتی سەربڕینیاندا دەرچوونە لە ئاینی ئیسلام، شەیتانەکان بە گوێی بنیادەمە دۆستە گومڕاکانیاندا ئەچپێنن و وەسوەسە ئەخەنە دڵیانەوە تا موجادەلەتان لەگەڵ بکەن. ئایا کەسێ مردوو بووبێ و زیندوومان کردبێتەوە، واتە لە پێشدا گومڕاه بووبێ و لە پاشاندا ڕێگای ڕاستمان پیشان دابێت و دەلیل و ئایەت و هۆش و بیری تێ فکرینمان پێ دابێ و بە سەلامەتی لە ناو خەڵکا بڕوا بەڕێوە وەک ئەو کەسەیەک کە لە ناو تاریکی و بەسەر تاریکیدا بڕوات و هەرگیز لێی دەرنەچێت؟ کە ئایەتێکیان بۆ دێ ئەڵێن، تا وەک پێغەمبەرانی خودا وەحیمان بۆ نەیە ئیمان ناهێنین، پێغەمبەرایەتی بە سامان و نەسەب نییە، خودا هەر خۆی ئەزانێ پێغەمبەرایەتی بە کێ ئەدات، تاوانبارەکان بەهۆی ئەو هەمووە مەکرەوە کە ئەیکەن سەرەنجام لەلایەن خوداوە زەلیلی و نوشوستیان تووشەبێ و سزایەکی توند دەدرێن. هەر کەسێ خودا بیەوێ حەقی پیشان بدا و بیخاتە سەر ڕێی ڕاست دڵی فراوانەکات و نووری تێچێ و ئایینی ئیسلام بە ئاسانی وەرەگرێ. ئەوەیش خودا بیەوێ گومڕای بکات دەروونی تەنگەکات و ئەیهێنێتە یەک کە ناوی ئیسلامی لەلا ببرێ وەک ئەوەی بە زۆر بیەوێ بە ئاسمانە سەرکەوێ هەناسەی سوارەبێ. بەڕاستی ئەم ئاینی ئیسلامە ئەم ڕێگا ڕاستەیە کە خودا پیشانی داون تا پیایدا بڕۆن و لێی لانەدەن، ئێمە ئایەتەکانی قورئانمان بەیان کرد بۆ ئەوانەی بیرە خەنەکار و باوەڕیان بە دەسەڵات و قەدەری خودا هەیە. لهم دار السلام عند ربهم. یادی ئەو ڕۆژە بکەرەوە کە خودای گەورە ئینس و جن هەموویان کۆ ئەکاتەوە و بە کۆمەڵی شەیتان ئەفەرمێ، ئێوە لە دونیادا بنیادەمی زۆرتان گومڕا کرد، ئەو بنیادەمانەش کە دۆستی شەیتانەکان بوون ئەڵێن، خودایە ئێمە و ئەوان سوودمان لە یەکتر وەرەگرت. بنیادەمەکان لە شەیتانەکانەوە فێری دواکەوتنی نەفس و ئارەزووبازی بوون و شەیتانەکانیش بە گومڕاهی بنیادەمەکان ئاواتیان هاتە دی و دڵخۆش بوون. وا ئێستاش هەموومان گەیشتوینەتە ئەو سات و کاتەی بۆت دیاری کردبووین و لەبەر دەست داین خودایش پێیان ئەفەرمێ دەبڕۆن ئەوە دەردتان بێ مادام لە دونیادا دوای ئارەزووی نەفستان کەوتبوون ئێستە ئاگری دۆزەخ جێگا و ئەنجامی ئەبەدیتانە و هەتا هەتایە تیایدا ئەمێننەوە مەگەر خودا بیەوێ لە دۆزەخەوە بۆ زەمهەریر و لەوێوە دووبارە بۆ دۆزەخ جێگۆڕکێتان پێ بکات ئەی کۆمەڵی جنی و بنیادەم ئایا لە دونیادا پێغەمبەرانی بنیادەمتان بۆ نەهاتن کە ئایەتەکانی منیان بۆ خوێندنەوە و لە سزای ئەم ڕۆژە سامناکەیان ئەترساندن کە لەگەڵ خودای گەورە و کار و کردەوەی خۆتاندا ڕووبەڕوو بوونەتەوە وتیان شایەتی لە خۆمان ئەدەین بەڵێ هاتن و پێیان وتین و ترساندینیان بەڵام ئێمە باوەڕمان پێ نەکردن ژیانی دونیا و ڕابواردنی زووڕەس و کەم عومری سەرکەشی کردن و لە خۆیان بایی بوون و دوای ئارەزووی نەفس کەوتن وا ئێستە ناچارن شایەتی لە خۆیانە دەن کە لە دونیادا سەرکەش و کافر بوون. ذلک ان لم یکن ربک بۆ هەر موکەلەفێ پایە و پلەی تایبەتی هەیە بەرامبەر بە کردەوەکانی، چاک بێ یا خراپ، خودا هەرگیز لە کردەوەی بەندەکانی بێ ئاگا نییە و زەڕڕەیەک پاداش یا تۆڵەی لێ ون نابێت. وربک الغنی ذو الرحمە. خودا دەوڵەمەندە و بێ نیازە لە بەندە و خودا پەرستنی بەندە خاوەن میهرەبانیە کە داوای خودا پەرستیتان لێکات تا پاداشتان بداتەوە هەروەها کە گوناه بکەن مۆڵەتتان ئەدات ئەگەر بیەوێ ئێوەی تاوانبار لەناوە بات و خەڵکێکی تر دێنێتە ڕووی کار کە جێگاتان بگرنەوە هەروەک ئێوەی لە نەوەی کۆمەڵێکی تر دروست کردووە و کۆمەڵ پاش کۆمەڵ دێن و دەچن. بەشێکیشیان داناوە بۆ ئەو بتانەی بە هاوبەشی خودایان داناون، ئەیدەن بە دەرگاوان و کارگوزاران و زیارەتکەرانیان لە پێناوی ڕەزامەندی ئەو هاوبەشە بێ ئەساسانەدا، ئەگەر لە پاش بەشکردنەکە بۆیان دەرکەوت بەشەکەی خودا چاکترە و هی بتەکان لە هینەکەی ئەو خراپترە، ئاڵوگۆڕیان پێ ئەکەن، چونکە بتەکانیان خۆشەوێن. فذرهم وما یفترون. هەروەها هاوڕێیانی هاوبەش بۆ خودادانەرەکان بردوویاننە دڵیانەوە کە مناڵەکانیان زیندە بەچاڵ بکەن و ئەم کارەیان لا جوان کردبوون تا بیانفەوتێنن و ئایینیان لێ بگۆڕن و سەریان لێ تێک بدەن ئەگەر خودا بیویستایە ئەم کارەیان نەئەکرد دەلیانگەڕێ خۆیان و درۆودەلەسەیان هەروەها هەندێ حەیوان بۆ بتەکانیان سەرەبڕن و ناوی خودایان لێ ناهێنن ئەم حەڵاڵ و حەرام کردنە هەموو بە ئارەزووی خۆیانە و بەدەم خوداوەی هەڵەبەستن و هیچی لای خوداوە نییە و لە ڕۆژی قیامەتدا تۆڵەی ئەو بوختانانەیان لێ کرێتەوە ئەوانەی بە بێ عەقڵی و نەزانی لە ترسی هەژاری و لە ترسی لە شەڕاب بەدیل گیران کچەکانیان ئەکوژن بە خۆڕایی زیان لە خۆیان ئەدەن خودا ڕۆزی بەخشە نەک ئەوان هەروەها ئەوانەش زیان لە خۆیان ئەدەن کە درۆ بەدەم خوداوە ئەکەن و گۆشتی هەندێ حەیوان لە خۆیان حەرام ئەکەن خودا پێی داون و بۆی حەڵاڵ کردوون ئەمانە گومڕا بوون و هەرگیز بە ڕێگای ڕاستدا نەڕۆشتوون. هەر خودایە چەند باغ و گوڵزاری دروست کردووە کە دارەکانیان هەندێکیان بەسەر زەویە ئەکشێن و بڵاو ئەبنەوە هەر خودا دارخورما و کشتوکاڵی سەوز کردووە کە بەرەکانیان لە تام و شێوە و ڕەنگ و بۆدا جیاجیان هەر ئەوە زەیتون و هەناری دروست کردووە کە بەری هەندێکیان لە تام و ڕەنگ و بۆدا لەیەک ئەچن و هەندێکیشیان جیاوازن و لەیەک ناچن. لەبەری ئەم دار و کشتوکاڵەتان بخۆن بۆتان حەڵاڵە لە ڕۆژی پێگەیشتن و دروێنەدا حەقی خەڵکی لێ دەرکەن و خێر و سەدەقەی لێ بکەن لەم خێرکردن و بەخشینەشدا زیادەڕەوی مەکەن مامناوەندی بن خودا ئەوانەی خۆش ناوێ کە زیادەڕەوی ئەکەن و لە سنوور دەرەچن. إنه لکم عدو مبین خودا حەیوانی وەهای بۆ دروست کردوون کە بارتان بۆ هەڵەگرێ و هیوایشی بۆ دروست کردوون کە لە خوری و موەکەی ڕایەخ دروسەکەن بخۆن لەو ڕۆزیەی خودا پێی داون و سوودی لێ وەرگرن دوای قسە و وەسوەسەی شەیتان مەکەون و بە ئارەزووی خۆتان حەرام و حەڵاڵ دیاری مەکەن دوونێرینەکە یا دوومێینەکە، یا ئەوانەی لە منداڵانی مێینەکاندان، نێرینە بن یا مێینە، خەبەرم بدەنێ لە زانستەوە، ئەگەر ئێوە ڕاستگۆن و ئەزانن خودا هیچیانی حەرام کردووە، مەبەست ئەوەیە نە نێرینەکان حەرامن و نە مێینەکان و نە ئەوانەی لە مناڵدانی مێینەکاندان، کافرەکان بە ئارەزووبازی حەرام و حەڵاڵ دیاری ئەکەن و درۆ بە دەم خوداوە ئەکەن. هەروەها لە وشتر دوان، یەکێکی نێر و یەکێکی مێ و لە ڕەشەوڵاخیش دوان، یەکێکی نێر و یەکێکی مێ. خوا نێرینەکانی حەرام کردووە یا مێینەکان، یا ئەوانەی لە مناڵدانی مێینەکاندان، نێر بن یان مێ، واتە هیچ کامیانی حەرام نەکردووە و کافرەکان بە ئارەزووی خۆیان حەرام و حەڵاڵ دیاری ئەکەن و درۆ بە دەم خواوە هەڵەبەستن. یاخۆ ئێوە حازر بوون ئاگەدار بوون کە خودا ئەم حەرام و حەڵاڵەی بۆ دیاری کردن؟ کێ لەوە تاوانبارتر و ستەمکارترە درۆ بە دەم خوداوە هەڵبەستێ تا بە نەزانی و بێ دەلیل خەڵکی گومڕا بکات. خودا هەرگیز ڕێگای ڕاست و چاکەپیشانی ستەمکاران نادات. من لەو ئایەتانەدا کە بە وەحی بۆم هاتوون هیچ نابینم کە خواردنی حەرام کرابێ بێجگە گۆشتی حەیوانی مردارەوە بوو خوێنی ڕژاو کە لە ڕەگ و لە لەش دەرچێ و گۆشتی بەراز کە پیسە یا گۆشتی حەیوانێ کە لە کاتی سەربڕینیدا ناوی غەیری خودای لێ هێنرابێ جا ئەگەر کەسێ لەبەر برسیەتی ناچار بوو لەوانە بخوات ئەوا بە بێ ئەوەی ستەم لە کەس بکات و بەشی کەس بخوات و بە بێ ئەوەی زیادەڕەوی بکات و لە سنوور لابدات بۆی دروستە بە قەدەر پێویست لێیان بخوات خودا گوناه پۆش و میهرەبانە. وعلی الذین هادوا حرمنا کل ذی ظفر. هەروەها بەز و پیوی ڕەشەوڵاغ و ئاژەڵیشمان لێ حەرام کردن، ئەو بەزە کە بەسەر پشتیانەوەیە یا بە ڕیخۆڵەکانیانەوەیە یا ئەوەی کە لەگەڵ ئێسقانا تێکەڵ بووە وەک دووک کە بە کلێنچکەوە لکاوە، ئەو حەرام کردنەش تۆڵە بوو لێمان کردنەوە، چونکە ستەمکار و بێ باوەڕ بوون. بێگومان ئێمە لە بەڵێن و هەڕەشە و دەنگوباسا هەرچی بڵێین ڕاست دەکەین و درۆیی تێدا نییە. جا ئەگەر باوەڕیان پێ نەکردی، بڵێ خودای پەروەردگارتان خاوەنی میهرەبانییەکی فراوانە و مۆڵەتتان ئەدات، بەو مۆڵەتدانە مەغرور مەبن، چونکە هەرگیز وازتان لێ ناهێنێ و غەزەبی ناگەڕێتەوە لە تاوانباران. یا خودا ڕەحمەتی فراوانە بۆ خوداپەرستان و تۆڵەیشی توندە بۆ تاوانباران. هیچمان لە خۆمان حەرام نەدەکرد، کە خودا ئەم ویستەی بەکار نەهێنا ئەوە واتە ئێمە لەسەر حەقین و خودا لێمان ڕازیە. کافرەکانی پێش ئەوانیش هەر بەم جۆرە پێغەمبەرەکانیان بە درۆ ئەخستەوە و بە سەرکەشی باوەڕیان پێ نەئەکردن تا ئازاری ئێمەیان چەشت و بە سزای خۆیان گەیشتن. تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ، هیچ دەلیلێکتان هەیە لەسەر ڕاستی ئەم قسانەتان بۆمانی دەربخەن و تێمان بگەیەنن. بِرَبِّهِمْ یَعْدِلُونَ ئەی پێغەمبەر پێیان بڵێ، ئەو شاهیدانەتان حازر کەن کە شایەتی ئەدەن و ئەڵێن خودا ئەمەی حەرام کردووە کە ئێوە ئەڵێن. جا ئەگەر شایەتیان دا، تۆ باوەڕیان پێ مەکە و شایەتیان لەگەڵ مەدە، بەڵکو ڕێگای ڕاستیان بۆ ڕوون کەرەوە. دوای ئارەزووبازی ئەوانە مەکەوە کە ئایەتەکانی ئێمە بە درۆ دائەنێن و ئیمانیان پێ ناهێنن. نابێ هاوبەش بۆ خودا بڕیار بدەن، ئەبێ لەگەڵ باوک و دایکتاندا گوفتار و کردار و دڵ و دەروونتان باش بێ و هەرگیز خراپ نەبن لەگەڵیاندا و دڵیان ئازار نەدەن. ئەولادەکانتان لە ترسی برسێتی و هەژاری مەکوژن، ئێمە ئەتانژێنین، ئێوەش و ئەوانیش. ڕزق و ڕۆزی هەموو لایەکتان لەسەر خودایە خۆتان لە گوناهی گەورە دوور بخەنەوە چ ئاشکرایی و چ پەنهانی بە حەق نەبێ کەس مەکوژن کە خودا کوشتنی حەرام کردووە ئەمەیە ئامۆژگاری خودا بۆ ئێوە بەڵکو عەقڵ و فام بخەنە کار و ڕێی ڕاست بگرن و لە خوا بترسن. نزیکی ماڵی هەتیو مەبنەوە بە چاکترین شێوە نەبێ واتە بە هەڵگرتنی بۆیان یا خستنە کار و قازانج کردن بۆیان هەڵگرن تا باڵغە بن و ئەفەمن لە مامەڵەدا پێوانە و کێشانە بە ڕێکی و بێ زیاد و کەم جێبەجێ بکەن ئێمە ئەوەندەتان لێ داوا ئەکەین کە لە وزەتانا بێت و بتوانن بیکەن. ئەگەر لە مەحکەمەدا شایەتیتان دا و قسەیەکتان کرد ڕاستگۆ بن، درۆ مەکەن، با ئەو کەسەش کە شایەتی بۆ ئەدەن یا شایەتی لەسەر ئەدەن خزم و خوێشتان بن. پەیمانی خودا و فەرمانەکانی بەجێ بێنن. خودا بۆیە بەم جۆرە ئامۆژگاریتان ئەکات تا بیر بکەنەوە و هۆش بخەنە کار و لە ڕێگای ڕاست لانەدەن. ذلکم وصاکم به لعلکم تتقون ئەوەی کە لەم سورەتەدا بۆم خوێندنەوە لە باسی یەکیەتی خودا و ڕاستی پێغەمبەران و ڕوون کردنەوەی حوکمی شەریعەتی ئیسلام ڕێگای ڕاستی بێ پێچ و پەنای منە من بەم ڕێگەدا ئەڕۆم ئێوەش بیگرنە بەر و لێی لامەدەن مەکەونە دوای ئارەزووی نەفس و ڕێگای هەمەجۆرە کە تەفروتوناتان بکات و سەرتان لێ تێک بدات و لە ڕێی ڕاست لاتان دات خودا بەوە ئامۆژگاریتانەکات کە ڕێگای ئیسلام بگرن بەڵکو خۆتان لە گوناه و لە سزای ڕۆژی دوایی بپارێزن. بەو تەوراتە نیعمەتی خۆمان تەواو کرد بۆ ئەوانەی کە بە باشی پەیڕەوی تەوراتیان کرد و حورمەتمان گرتن. لەو تەوراتەدا هەموو ئەو حوکمانەمان ڕوون کردەوە کە پێویستیان پێ هەبوو، کردمانە هۆی شارەزایی و هیدایەت، بەڵکو خەڵکەکە باوەڕ بەوە بکەن کە ڕۆژی پاداش بە خودای خۆیان ئەگەن و حیساب و کیتابیان لەگەڵ ئەکرێ. چونکە ئێمە لەوان زیرەکتر و وردبینترین، ئەوا دەلیلێکی ئاشکراتان بۆ هات و قورئانێکتان بۆ نێررا کە مایەی شارەزاییە و ئەبێتە هۆی میهرەبانی خودا بۆ کەسێ پەیڕەوی بکات، کێ لەوە ستەمکارترە کە ئایەتەکانی خودا بە درۆ بخاتەوە و باوەڕیان پێ نەکات و لادا لێیان. ئێمە بە هۆی ئەو باوەڕ نەکردن و لێ لادانەوە توندترین سزای ئەوانە ئەدەین کە سەرپێچی ئەکەن و لە ڕێگای ڕاست و لە ئایەتەکان لا ئەدەن. یا سزای خودا و نیشانەکانی قیامەت بێن، یا هەندێ لە نیشانەکانی قیامەت و ڕۆژی دوایی بێن، کە هەندێ لە ئایەتەکانی خودا هاتن، ئیتر ئیمان هێنان لەو کاتەدا سوودی نیە بۆ کەسێ کە لەوە پێش ئیمانی نەهێنابێ یا ئیمانی هێنابێ و چاکەیەکی پێ نەکردبێ، ئەی محمد پێیان بڵێ، دەسا ئێوە چاوەڕوانی یەکێ لەوانە بن، ئێمەیش چاوەڕوانین بزانین سەرەنجام کێ قازانج ئەکات و کێ بە سەر و ماڵەوە تێئەچێ. ئەی پێغەمبەر تۆ پێیان بڵێ، خودای گەورە ڕێگای ڕاستی پیشان داوم کە ئایینێکی خاوێن و پایەدارە، ئایینی خودا بە یەکناسین، کە ئایینی حەزرەتی ئیبڕاهیم بووە سەلامی خوای لەسەر بێ، بێگومان ئیبڕاهیم خودای بە یەک ناسیوە و هەرگیز لە زومرەی ئەوانە نەبووە کە هاوبەشیان بۆ خودا داناوە. هاوبەشی نییە و من بەم جۆرە ڕاستی و دڵسۆزی و خاوێنییە لە لایەن خوداوە فەرمانم پێ دراوە و من لە پێش هەموو ئوممەتی خۆمەوە موسڵمان بووم و ڕێگای ڕاستی ئیسلامەتیم گرتۆتە بەر. قل اغیر اللە ابغی ربا وهو رب کل شیء. ئەی محەممەد تۆ بڵێ، لە خودای تاک و تەنیا بەولاوە بگەڕێم بە دوای خوایەکی تردا بیپەرستم و بیکەمە هاوبەشی خودا؟ کە خودای تاک و تەنیا پەروەردگاری هەموو شتە و هیچی تر غەیری خۆی شایانی پەرستن نییە؟ دیارە نا. بێگومان نەفسی ئینسان هەر خراپەیە بکات، زیانەکەی هەر بۆ خۆی ئەگەڕێتەوە و قازانجی پێ ناگەیەنێ. ئێوەیش ناتوانن گوناهی من بگرنە ئەستۆ، چونکە هیچ تاوانبارێ تاوانی یەکێکی تر هەڵناگرێ و هەرکەس تاوانی خۆی بە کۆڵی خۆیەوەیە جا لە ڕۆژی قیامەتدا هەمووتان ئەگەڕێنەوە بۆ لای خودا و خودا ئەو شتانەتان بۆ ڕوون ئەکاتەوە کە خیلافتان تیایا هەبوو لەو ڕۆژەدا ڕاستی لە ناڕاستی و چاکەکەر لە خراپەکەر جیاکرێتەوە. یا هەندێکی کردۆتە جێنشینی هەندێکی تر و یەک لە دوای یەک دێن هەر خودایە کە هەندێکی بەسەر هەندێکی ترتانا بەرز کردۆتەوە لە جێگا و سامان و دەوڵەمەندیدا تا تاقیتان بکاتەوە لەو گەورەیی و دەوڵەمەندیەدا کە پێی بەخشیون خودا گورج تۆڵە ئەسێنێتەوە چونکە ڕۆژی قیامەت نزیکە هەروەها خودا گوناهبەخش و میهرەبانە. عبداللەی کوڕی مەسعود ڕزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، خوای گەورە دەفەرموێ، هەر کەسێک پیتێک لە قورئان بخوێنێت بەو پیتە چاکەیەکی بۆ هەیە، چەند وشە یا چەند ئایەت و سورەت بخوێنێ لە جیاتی هەر پیتێک لە پیتەکانی یەک چاکەی بۆ هەیە، پاداشتی چاکەیەکیش یەک بە دەیە، من ناڵێم، الیف لام میم، یەک پیتە. بەڵکو ئەلیف پیتێکە و لامیش پیتێکە و میمیش پیتێک. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری. خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محمد سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.